کەس منی ڕزگار نەکرد تەنیا خودای گەورە نەبێت پێویستە بەدەستی خۆم بیدەمە دەستی خوا ڕزگاری کردم. ڕەحمەت لە زەمانی پێشوو وام دەزانی باپیرێکی مردووی ها ئەوەیە خەونی لاوازەکان خەریکە ببێ بە شتێکی ڕاستەقینە و هەواڵێکی ڕاست و دروست سڵاو لەو کەسە بێت کە ئاو دەدات بە کاروانان. وعلیکم السلام هەی ئەو کەسەی دەمێکە چاوەڕوانی دەکەم بۆ ئەوەی سەبووری دڵم بدەیت و ئازارەکانم چاک بکەیتەوە. باوەشم بۆ کردیتەوە و تۆش هەروەها، بەڵام پەشیمان بوویتەوە. ئایا نامناسیتەوە؟ تۆم دەناسی. باوەشم بۆ کردیتەوە و تۆش هەروەها. سەردانت کردم، تۆ هەر تۆ بووی. وە گەڕایتەوە، تۆ ئەو کەسە نیت کە ڕۆیشتی. من ئەو کەسەم کە سەردانم دەکردی و گەڕامەوە. ئەوە هەر خۆمم، عومەری کوڕی عەبدولعەزیزی کوڕی مەڕوانی کوڕی حەکەم. ئەگەر تۆ عومەری کوڕی عەبدولعەزیزی کوڕی مەڕوانی کوڕی حەکەم بیت، تۆ هەر وەک خۆتی. ئەگەر عومەر کوڕی عومەر بێ کەواتە تۆ کوڕی خەتابی چۆن مامە؟ شتێکم داوە بە تۆ کە لە چاوی ئاسمان و لە جەرگەی زەوی هاتۆتە دەرەوە بارانێکی ڕەحمەت و وە ڕزقێک لەلایەن خوداوە هاتی بۆ لام بۆ ئەوەی شتێکم بدەیتێ کە تەواوی خەڵکی چاوی لە دوایە وە جەرگی خەڵکی پێسوتاوە و لە ترسا و لە خەفەتا و لە ترسی خودای گەورە مامە ئەوە هەندێ پارەی خۆمە کە بۆم هێناوی و خودای گەورە شاهێدە هەر کەسێکم بینیوە تێنویەتی تێر ئاوم کردووە و کەسی برسیم تێر کردووە و هەر کەسێ بێ جل بووە جلم بۆ کڕیوە ئەوەی بێ پارەش بووە پارەم داوەتێ. لە سەرەتا تا کۆتاییت خراپە بوو خواردنی ئاسمان کارەکانتی دامرکاندەوە بڕۆ بۆ لای کارەکانت هەی ئومەوی ئەمڕۆ و عومەری دوێنێ و. خودای گەورە دەزانێت سبەینێ دەبی بە چی و چیت لێ دەردەچێ. مامە گیان من. من و تۆ لە گفتوگۆیەکی دوو ڕووین. کۆتایی گفتوگۆ و زیز بوون و دوژمنایەتییە. وەکو برادەرێک لێرە بڕۆ هەی کوڕی برادەرەکەم خودا لە گوناهی خۆش بێ. باشترە لەوەی ببی بە داشکاندن هەی کوڕی داشکاندنی من هەی خودا لێی خۆش بێت. کوڕی داشکاندنەکە کێیە و کوڕی برادەرەکەت کێیە؟ باپیرم عاسم باسی تۆی بۆ نەکردووم هەروەها باوکیشم ئایا تۆ لە برادەرەکانی باپیرمی عمەری کوڕی خەتاب خودا لێی ڕازی بێت ئەی پیاوی چاکەکار خوا بتپارێزێت. بە بیرم نایەت ئەوم بینی بێت لەگەڵ باپیرت عمر برادەرایەتی هەبوو بێ یان لە ئەنجومونەکەی دانیشت بێ و هەرچیەک ڕوویدا بێت کوڕی خۆم هەموو مسلمان و پیاوچاچێک برادری باپیرت بووە و برادری پێغەمبەری خودا و و ئەو کەسانەی شوێن کەوتووی ئەو بوون خزمەتکارەکە پێی وتم نامەیەکمان لە مسرەوە بۆ هاتووە خێرە ئینشاءاللە خۆم ویستم پێتی بڵێم بەڵام تۆ سەرقاڵت کردم بە برادەرە شوانەکەتەوە دایکم و براکانم بەڕێوەن بۆ ئێرە؟ بۆ کوێ دەڕۆی کوڕی خۆم؟ فەرمان دەدەم بە خزمەتکارەکان بۆ ئەوەی کۆشکەکە ئامادە بکەن، هەروەها لە پێشوازیشیاندا بوەستین. چاک دەکەی کوڕەکەم، لەبەرئەوەی ماڵی باپیرت ناشێ بۆ ئێوە و مناڵەکانی. ببورە داپیرە گیان، خانووەکەی باپیرم زۆر خۆشترە لە کۆشکی میرەکان، بەڵام دەترسم جێگاکەتان تەنگ بێت. بەڵێ. یان جێگاکە تەنگ دەبێ بۆ دایکت و برادەرەکانی و و هەروا تەنگ بێ بۆ دایکی عومەر. خوا عافوت بکا داپیرە گیان. داپیرت گازاندە لە تۆ دەکا چەند شەوێکە سەردانی ناکەیت. وە سەردانی باپیرەنە ساغەکەشی ناکات. من خەریکی ڕاوکردن بووم لە ناوچەکانی بەدیع و نەهاتمە خوارەوە لەسەر پشتی ئەسپەکە تا بەردەرگای ماڵی تۆ داپیرە گیان ئەی خۆشەویسترین کەس لە دڵی من لە پێش و لە پاش دایکم. ها پیرێژن نەم گوت کوڕەکەمان هیچ شتێک سەرقالی ناکا لە ئێمە. سەرقاڵە بە یاری کردن و ڕاو. اعوذ باللە ئەگەر سەرقاڵ بم لە حەق یان لە کاتێکدا خودا لە بیر بکەم. بۆ ئایا ڕاو کردن یاری نییە؟ ئەی فەقێکەی دوێنێ؟ فەقێی دوێنێ و ئەمڕۆ و سبەینێ ان شاء اللە. ئایا شەرمە بۆ فەقێ ئەگەر کەمێک ڕاو بکات؟ ڕاوکردنیش تەنها هۆیەکە بۆ پاککردنەوەی دڵ و دەروونت لە خەفەت، وە یاوەرانی پێغەمبەریش صلی اللە علیە وسلم فەقێ بوون لە دانیشتنەکان و سوار چاک بوون لە جەنگ و خودا پەرست بوون لە مزگەوتەکان ئەی وانیە؟ ئەی قسەکەم ڕاست نیە باپیرە؟ بەڵێ وایە کوڕی خۆم هیوادارم تۆش ئەوهابی کوڕی خۆم وە لە هەموو کارێکدا هەر شتی باشە بکەیت وە سوودی هەبێ بۆ ئیمانەکەت لەسەر دونیا و وە لە قیامەتیش خودا تەمەنت درێژکا و بتپارێزێ کوڕی خۆم. پارە زەنگێکی سەیری تیایە گوێت لە هیچ نابێ جگە لەو زەنگە وە ڕووناکییەک چاو بۆ خۆی ڕادەکێشێ تەماشای هیچ شتێک نەکەی. تەنانەت ئەوە نەبێ و. هەوایەک دزە دەکا بۆ ناو سینەت هیچ شتێکت خۆش نەوێ جگە لەو سبحان اللە سبحانەکە چۆن فەرمووت فەرموودەکەت حەقە المال والبنون زینة الحیاة الدنیا والباقیات الصالحات خیر عند ربک ثوابا مەکەم بە هیچ شێوەیەک بە جێنەدەهێشت و شاعیرێکی باشم بۆ هێنای بەڵام وەکو سەردان دەهاتین بۆ لای کوڕەزای خاڵمان عمەری کوڕی خەتاب خودا لێ ڕازی بێت و لە ئێمەش ڕازی بێت منیش لەبەر ئەوە میوانداریت دەکەم تۆش نە میوانی و نە دیدەنیار بەڵام ئێمە میوانی تۆین لە ناو ماڵەکەت ئەی مام و خاڵی ئێمە. خودا بەرەکەت ببارێنێ بەسەر ماڵەکەتدا. یاخوا بەخێربێیت باوکی سەخر. بۆچی دوورکەوتیتەوە لە شیعرە خۆشەکانت؟ کە وەکو ڕشتەی مرواری بوون بە دوای یەکدا. من ئەو شعرەی تۆم زۆر لا خۆشە و زۆر جاریش بیرم دەکەوێتەوە کە دەڵێیت، واننی لما استودعتنی من امانە اذا ضاعت الاسرار لسر خازن. گوێ لەوەش بگرە، لەوەشیاندا مەبەستم تۆ بوو ئەی میری گەورە. الحق ابلج. لا تخیل سبیله و الحق یعرفه ذو الالباب. ئەڵا ئەڵا ماشاء اللە ماشاء اللە. ڕاست دەکەیت کەس بەهای تۆ نازانێت تەنانەت ئەو کەسانەی کە خاوەن بیر و هۆشن منیش تەنانەت بۆ ئەو دێرە شعرە تۆم داوا کرد کە تیایدا دەڵێیت شعرەکە دەڵێ وقد زعمت انی تغیرت بعدها سروودمان بۆ ببێژن ئەی شاعیرەکانی حیجاز کە لە ڕاستی زیاتر هیچ شتێک ناڵێن. کەواتە نایەڵم گوێبیستی یەک شیعر و سروودێک ببیت کە شایستەی گوێبیستن بێت. بۆچی ئەی شاعیرەکەی حیجاز؟ خوشکەزاکەمان دەڵێن شیعری کەمم پێ خۆشترە. ئایا گوێبیستی وتەکەی شاعیر نەبووی؟ وە ئین ئەسدەقە بەیتەن ئەنتە قائیلوهو بيت يقال إذا ما قلته صدق خوشترين شد لشعركاني شعرەکانی شعرك لشعركانم شعرێک تغلغل حب عزة في فؤادي فباديه مع الخافي يسير تغلغل حيث لم يبلغ شراب ولا حسن ولم يبلغ سرور اكاد اذا ذكرت العهد منها اتير لو ان انسانا يطير دەستت خۆش بێت کو سەیر دەست خۆش ئەوەی ئێستا وتت ڕاست نەبوو بەڵام زۆر جوان و زۆر خۆشیش بوو سەیرترین وێنە کە شاعیر نیشانی دەدا باسی کەسێکی شەیدا بوو کاتێک دەفڕی بەو شەیدایە دوو باڵت بۆ دروست کرد. بەو هۆیەوە شەیدایەکە دەفڕی لە ئاسماندا لە شارێک بۆ شارێکی تر تا دەگاتە شاری خۆشەویستەکەی خۆی. ئەی هاوار، ئەی هاوار لە خەیاڵی شاعیر و ئەفسانەزانی! تەنانەت تەنانەت ئەگەر شەیدا خۆی بۆ خۆی دوو باڵ دروست بکات و، باڵەکان لە باڵی هەڵۆ بێت. کۆتایی بە شعر بێنە کەم باس لە باڵ دەکا دەفڕی لە ناو جەرگەی ئاسمان. خۆشترین شت چی بوو باست دەکرد پێش هاتنە ژوورەوەت؟ پێش چەند ڕۆژێک من چووم بۆ ڕاوکردن لە شاری سەماوە کاروانێکی شامیم بینی لەوێ خزمەتکار و پاسەوان لە دەورەی ڕاوەستا بوون خەریک بوون کۆچیان دەکرد چووم بۆ لایان و پێشوازیان لێ کردم وا هەستم دەکرد خەریکە دڵم لە سینەم دێتە دەرەوە هەرچی دەمکرد نەمدەزانی بۆچی دڵم ئاوای لێ بەسەر هاتووە دەیویست بڕوا بەدوایە ناو لەگەڵیان خۆزگە بمردمایە پێش ڕۆژی کۆچکردنیان کە ئاوڕی دایەوە چاوەکانە پڕ بوون لە فرمێسک و هەردووکمان لە یەکجیا بووینەوە بەدڵێکی شکاو دەزانی تۆ خۆت کوشت ئەی مەخزومی؟ ئایا بۆچی؟ کە ئەروانێک بەو شێوەیەی تۆ باسی دەکەی چ ئەناڵێ چەند ژنێکی بەڕێزی لە کەسوکاری عومەر هەڵنەگرتووە. ئەگەر بەڕێز بن یاخود بێ ڕێز بن ڕێزی خۆیان هەیە. بە میوانی دەچی بۆ لایان و لەگەڵ ئەوەش چاو لەسەر ژنەکانیان دادەنێیت؟ دیارە تۆ نەتبیستووە عەنتەری کوڕی عەبسی چی دەڵێت هەرچەندە ئەو کابرایە نەزان و کوێرەوار بووە. واغض طرفی ان بدت لی جارتی حتی یواری جارتی مأواها ئەوەیە ڕەوشتی مسوڵمانان. ئەوەی ئەو قسەیەشی کردووە بە هیچ شێوەیەک باوەڕی بە ئیسلام نەبووە. بەڵام ڕاستی فەرموو. شیعرەکەشی بۆ نموونەیەک و بۆ ڕێزگرتن ماوەتەوە تا ئێستا. بەڵێ ڕاست دەکەی میرم. ئایا ئێستا بۆت دەرکەوت کەوا شعر هەمووی درۆ نیە و ڕاستیشە؟ لەگەڵ ئەوەشدا هێشتا زۆرینەی درۆیە و ئەوەی تۆ مەبەستت بێ وانیە؟ بەڵێ ڕاستە ئەی میرم، بەڵام من مرۆڤێکم زۆر جوان نیم ئەوەنە بێت کە تەنها سەیرکردنەکەم هەیە. باشە ئەگەر سەیریش نەکەم ئەی چی بکەم ها لەبیرت نیە کە خۆشەویستی خودا لە فەرموودەیەکدا دەفەرمووێ، یەدا ولیسانا وجوارح. علیه الصلوة والسلام. سەیرکردنی یەکەم بۆ تۆیە و دووەم لەسەرت دەکەوێ. پێغەمبەر صلی اللە علیه وسلم دەفەرمووێ، علیه الصلوة والسلام. من اتقی الشبهات فقد استبرئ لدینه وعرضه. صدق رسول اللە. خوای گەورە لێمان خۆش بێت باوڕکە لە ڕێگا نە کاروانی لێ بوو و نە ڕاویش هەبوو میرم. نە هاتوومەتە دەرەوە لە ماڵەوە تەنها کە تۆ ناردت بە شوێنما. گەورەم کاروانەکەی میسڕ بە ساغ و سەلامەتی گەیشتە جێ. دەرگاکانی کۆشک بکەنەوە. لە ماڵی باپیری جەنابت عومەر هاتنە خوارەوە گەورەم. پیرۆزترین ماڵ و جێگایە. ماڵ ماڵی خۆتانە، دەبێت ڕوخسەتم بدەن. خۆشەویستانم لە میسڕەوە هاتوون بۆ ئێرە. فەرموو ئیسراحەتی خۆت وەرگرە. فەرمانم داوە بۆ هەر یەکێک لە ئێوە ڕێزم ئێمە لەو شاعیرانە نین کە شعرەکانمان بفرۆشین هەرچەند زێڕزویمان بدەنێ یان زەویمان بدەنێ ئایا ئەوە وانە ها شاعیرەکانی حیجاز بەڵێ وایە کوڕی باوکی ڕەبیعە دایکە گیان خۆشەویستەکەم کچە خۆشەویستەکەم ڕووناکی چاوەکانم. ئێمەش لێرەین ئەی کچەکەی ڕۆناکی چاوی. باشە ئەم کچە کێیە؟ ئوم البەنین. ئاه ئوم البەنین دایکوی کوڕ و کچ. ئایە کەسێک هەیە ئەو بووکەمارە بکات داپیرە؟ هەموو لاوی شارەکە و مەککە و حیجاز و هەموو عەرەب چاو و دڵیان بۆ تۆ لێ دەدا. چونکە تۆ کچێکیت نموونەت نییە و لە بنەماڵەیەکی باش پەروەردە کراویت. پێم بڵێ کوا ئەو گەنجە شای هەموو گەنجەکانی عەرەب؟ ئەو بە پەلە ڕۆی بۆ پێشوازیتان، لەوەتەی ئەو نامەیەتان ناردووە هەموو ڕۆژی دەردەچێ بۆ پێشوازیتان. ئەی چۆن نەمان بینی؟ لەوانەیە ڕێگایەکی تری هەڵبژاردبێ. ئایا ئەوەیە ماڵی عومەری کوڕی خەتاب؟ ڕێگاکەی ڕێی باپیرتە برادەری پێغەمبەر ی خوای گەورە صلی اللە علیە وسلم دڵنیابە تۆ دایکی عومەر. بیستم دەڵێن عومەر خەریکی گۆرانی و شعر و خۆشیە لە ماڵەکەی ئەوە کەی مامی بۆی کڕیوە پێشەوای ئیمانداران. خەمی لێ مەخۆ ئارەزووی گەنجانە و هیچی تر ئەو لەسەر ڕێگای ئاین پەرستی و پاکی گەورە بووە. هیچ شتێکی تیا نیە ئەگەر ئەو گوێ لە شعر بگرێت تەنانەت ئەو شتەی کە خودا قەدەغەی کردووە. کوا باوکم؟ ئێستا ئەو لە مزگەوتە؟ لە ژوورەکەیەتی خەوتووە. چیمان لێ دەشاریەوە؟ سلام علیکم وعلیکم السلام ورحمة الله وبركاته ئاگات لە ئێمە نەماوە عمر ئێوە لە ناو دڵی منن دایکی عمر هیچ شتێک لە ئێوەم جیا ناکاتەوە تەنها گوێبیسی دانیشتنەکانتین زانست خۆی تەنها دانیشتنە کە پیاو چاک و پیاوی زانست ڕێکی دەخەن. ئەوەی بچێ شت فێر دەبێت. ئەی شیعر، گۆرانی؟ شیعر لە ژیرییەوە سەرهەڵدەدات و هەموو شاعیرەکانیش پیاوی خراپ نین. تەنانەت لەگەڵ ئەو کەسانەدا دادەنیشم کە باس لە شتی چاک دەکەن و هەروەها باس لە ڕەوشتی جوان دەکەن. زانستیش تەنیا لە زانایانی پێش خۆمان وەردەگرین. لە قورئانی پیرۆز و سوننەتی پێغەمبەر صلی اللە علیە وسلمدا هاتووە، هەر شتێک کە فێری دەبی لە کاری ڕاست و ڕەوان، ئەو کارە چاکە پارە و کاتی پێ بەریتە سەر کوڕەکەم. تۆ ڕاست دەکەی داپیرە، بەڵام من قورئانی پیرۆزم هەمووی لەبەر کرد و وەهەروەها سوننەتی پێغەمبەر صلی اللە علیە وسلم، ئەوەندەی لە توانامدا هەبوو لە مەلا و فەقێیەکان شتم وەرگرت و خوا بۆی ئاسان کردم. شەرم نیە بۆم لەگەڵ شاعیرەکانیش کەمێک دانیشم شعر دیوانی عەرەبە. هیچ شەرمێکی تێدا نیە ان شاء اللە کوڕی خۆم تەنها گوێی خۆت و زمانت بپارێزە لە ئاخاوتنی خراپ پێغەمبەری خودا دەفەرموێ صلی اللە علیه وسلم لە پاش ئەو سەحابەکانی لەگەڵ شاعیرەکان دادەنیشتن و گوێبیستیان دەبوون. هەموو شاعیرەکان دێنە لای باوکم میری میسر پرسی پێ دەکەن و بەسەری هەڵدەڵێن ئەوەش کاری خراپ نیە چونکە ئەمە تاکە پیاوە لە ناو هەموو گەنجەکانی هۆزی ئومەیە. هەروەها هۆزی عومەری کوڕی خەتابیش ئەی عومەری ئومەوی. دەمەوێت نهێنیەکت پێ بڵێم لە نێوان هەردووکمان. باسی شتی نهێنی دەکەن لە پێش چاوی باپیرت و داپیرت و دایکت کچەکەم. هیچ شتێک شاراوە نیە لە نێوان ئێمە دایکی عومەر. کەواتە ئاشکرا بیڵێ تەنانەت ئەگەر ئای لە گەنجەکان کچەکەم دەی پێم بڵێ داخوازیان نەکردو لە میسڕیان لە شام زۆر زاردێن بۆ لای باوکی پرسیاری لێ دەکا بێدەنگ دەبێ بێدەنگی ڕازی بوون؟ بێدەنگی ڕازی نەبوون. وا دیارە یەکێکی لە دڵی خۆی هەڵبژاردووە وە شەرمیش دەکا بیڵێ وا نییە؟ وا دیارە ئەوە نهێنیەکەیەتی. دێت؟ دێت بۆ ئێرە بۆ شار؟ کەی وە چۆن ئەمەت زانی. خۆڕاگر بە تۆ دەبێ لەوە زیاتر لە سەرەخۆ بی ئەی شێت و شەیدا. توخوا پێم بڵێ کەی دێت بۆ ئێرە. لەگەڵ پێشەوای ئیمانداران. لەوانەیە ئێستا لە ڕێگا بن. لەوانەیە ئێستا لە دەوروبەری شار بن. لەوانەیە بۆ کوێ دەڕۆی؟ بۆ دەوروبەری شار یان بۆ شاری سەماوە. بۆ پێشوازی لە پێشەوای ئیمانداران. پێشەوای ئیمانداران یان کچەکەی ئامۆزا. ئەگەر مامم نەبوایە کچەکەی مامم نەدەبوو. سڵاوی خوا لە پێشەوای ئیمانداران. وعلیکم السلام ئەی میر و فەقێ و شاعیر. سێ ڕەوشتی باش هەن جاری واهەیە لە پیاوێک کۆدەبێتەوە بەڵام من تەنیا یەک ڕەوشتم هەیە کە خودای پەروەردیگار پێی بەخشیوم ئەویش میرایەتیە. ئە تۆ فەقێ نیت؟ دانیشە. ئایا تۆ لەگەڵ فەقێی ئەم شارە باشە دانەنیشتووی ها؟ ئەی لە بیرت چوو کە پێخەمبەری خودا صلی اللە علیه وسلم دەوڵەمەندی کردی و کردی بە قیبلە بۆ پیاوی زانست و فەقێکان کردی بە جێگای فێربوونی زانست و ئاین؟ ڕاست دەکەی پێشەوا ئیمانداران. بەڵام هەر کەسێک لای فەقێیەک دانیشێت نابێت بە فەقێ هەر وەکو خودای گەورە دەفەرمووێت وما اوتیتم من العلم الا قلیلا صدق اللە العظیم. صدق اللە العظیم ئەی باشە پێم بڵێ کێ فەقێیە؟ ئەوەی، بەگوێرەی زانیاریم، ئەوەی کە قورئانی پیرۆزی لەبەرە بە ماناوە وە ئەوەی سوننەتەکانی پێغەمبەر دەزانێت صلی اللە علیه وسلم وە کاری پێ بکات. و هەروەها بتوانێ بەڵگە بهێنێتەوە لەسەر کار و گفتاری خەڵک ئەگەر پرسیاری لێکرا ئەوەندەی دەیزانێ وەڵام داتەوە ولا یخشی فی اللە لومە لائم ئەگەر نەشیزانی دەڵێ نازانم ومن قال لا ادری لقد افتە. تۆ بە خۆت دەڵێی کە من فەقێ نیم باوکی حەفس؟ باوکی حەفس. ناوێکە کەس پێشتر وای بانگ نەکردووم پێشەوای ئیمانداران باوەڕیشم نەدەکرد وام پێ بڵێی ئەوە کونیەی باپیرمە عومەری کوڕی خەتاب تۆش کوڕەزای ئەوی هەروەکو ئەوی ئەوەش حەقی تۆیە عومەری کوڕی برایەکەم ئەی کوڕەزای هەردوو پیاوە باشەکە مەڕوانی کوڕی حەکەم و وە عومەری کوڕی خەتاب باشترین جێنشین بوو لەم جێگایە دادەنیشت ئەلێرە. خوا بت پارێزێ پێشەوای ئیمانداران نەم دەزانی تۆ ئەوەندە عومەری کوڕی خەتابت خۆش دەوێ و وە ئەو هەموو ڕێزەشی لێ دەگری. ئەوەی خۆشەویستی عومەری کوڕی خەتاب پشت گوێ دەخات نەزانە وە نەفامە. هەر یەکێک بەها و پاداشتی خۆی هەیە لای خودای گەورە. تاکە بۆ ئەو کەسەی پێشووە کوڕی برایەکەم وە ئەو کەسەی خۆشەویستی پێشوو لەبیر بکات ئەو بێگومان کەسێکی نەزانە. هەر پایەدار بی پێشەوا ئیمانداران بە بەڵام دەمەوێ دەمەوێ لێت. دەتەوێ پرسیارم لێ بکەی بزانیت کە عومەر بەهای لەلای من هەیە لەسەر پەیڕەوی ئەو دەڕۆم بەڕێدا. و ڕامیاری ئەو بەکاردەهێنم لەگەڵ ئەو میللەتە، ئایا ئەوە نەبوو کە لە مێشکی تۆدا هەبوو، بەڵام شەرمەکەت وای لێکردووی کە زمانت بسڕیتەوە؟ بەڵێ وایە پێشەوای ئیمانداران. برازاکەم، ئەم دنیایە گۆڕانکارییەکی زۆری بەسەردا هاتووە، پلەی جێنشینی فراوان بووە و بەتەواوی لە ڕێی خۆی لایداوە، ئەگەر سوڕبوون و توندوتیژی نەبوایە، بێگومان هەر کەسێک بۆ خۆی شوێنێکی داگیر دەکرد بە خوێن ڕشتن و بە هەر جۆرێک بووایە. خۆت ئامادە بکە کوڕەکەم بۆی لەگەڵم گەڕێتەوە بۆ دیمەشق پاش تەواوبوونی وەرزی حەجکردن ان شاء اللە. ئەنجومەنەکە پێویستی بە تۆ هەیە. فەرمانتە پێشەوای ئیمانداران. یان حەز دەکەی بتکەم بە سەرۆکی شارێک لە شارە خۆشەویستەکانی خۆمان. ئەنجومەنی پێشەوای ئیمانداران ئەگەر خوا بکات ان شاء اللە. بڕۆ بۆ لای دایکی وەلید خێزانی جێنشین سڵاوی لێ بکە و وەلە حاڵیان بپرسە. ئایا خۆی و مێردەکەی نازانن ئێمە لە میسڕەوە هاتووین؟ ئایا چۆنەوە بزانین لە میسڕ دەرنەچووین؟ تاوەکو پێشەوای ئیمانداران فەرمانی پێ داین. لەوانەیە ئەوا نەیانزانیبێ ئێوە لە پێش ئەوان هاتبن. نەخێر، لەوانەیە ئێستا عومەر پێی گوتبن. دەبێ تۆ خۆت بڕۆی بۆ لای ئەوان کچەکەم، لەبەر وەی ئەوان هاتوونەتە ناو شارەکەت و ماڵی باو و باپیرانت. ئەوە خۆت ئامادە نەکردووە بۆ دەرچوون ئەی ژنی میر و پەیمانپارێز و دایکی میر؟ کێ دەزانێ لەوانەیە خودا خۆشەویستی بخاتە دڵی دایکێک بۆ دایک. دایکی چێ بۆ دایکی چێ ام البنین. دایکی خۆشەویسترین و جوانترین کت ئەی دایکی خۆشەویسترین لاو دەی دایکە دەی دەی. بەخێر بێیتەوە بۆ شارەکەمان دایکی وەلید. ئەو کچە کێیە؟ بەخێر بێیتەوە ئامۆژن من ام البنینم. دایکی کوڕ بی یان دایکی کچ تەمەنت گەیشتۆتە ئەوەی کە شوو بکەی؟ کەس لە پیاوەکانی مێردەکەت نەیانخواستووە هێشتا؟ هەموو شتێک هەر لە دەستی خودایە، هیچ شتێک لە دەستی ئێمەدا نییە. ڕاست دەکەی. ئەی فاتیمە نەهاتووە لەگەڵتان؟ نەخێر. وابزانم وەکو ئامۆزایەکەی گەیشتۆتە تەمەنی شووکردن. بەڵێ، بەڵام وەکو فاتیمە کچی پێشەوای ئیمانداران نموونەیە. ئایا هیچ کەسێک لە پیاوەکانی پێشەوای ئیمانداران داخوازییان نەکردووە؟ کچی پێشەوای ئیمانداران بە هیچ شێوەیەک پیاوەکانی باوکی نابێ بێن بۆ داخوازی. ئم، با بڕۆین کچەکەم. زۆر سڵاو لە پێشەوای ئیمانداران مامم بکە تاوەکو دەیبینین. سلام علیکم دایکی وەلید. خەڵکی شارەکە زۆر خۆشحاڵن لەبەر ئەوەی قەبری پێغەمبەر صلی اللە علیە وسلم لە تەنیشتیانە. علیە الصلوة والسلام مزگەوتەکە و مەزارەکە پێویستیان بە فراوانکردن و تازەکردنەوە هەیە مزگەوتەکە زۆر بچوکە بۆ ئەو خەڵکەی کە لە شارەکە نوێژی تێدا دەکەن خۆشت دەزانی پێشەوای ئیمانداران لە هەموو لایەکەوە ڕووی تێدەکەن بۆ حەجکردن. قوربانی پێشکەش دەکەی دەستت خۆشبێ.